أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه وسلم أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي باسی تەدلیسمان کرد لەبەر گرینگی ئەو بابەتەی و لەبەر ئەوەی فریانەکەوتین بابەتەکە تەواو بکرێتن بڕیارماندا ئەوڕۆ دووبارەی بکەینەوە لەو وانەیە دووبارە بکەینەوە تەدلیس لە زمانەوانیەوە کە ئسمی مەفعولە یا لوقیای هەبووە واتە پێیشی گەشتووە بەڵام لێی نەبیستووە زۆر جار دەبیتن مرۆڤ بە کەسێکەوە بگا لە سەردەمی خۆشی بیتن بەڵام فەرموودەی لێ نەبیست بێت جا ئەو کەسە هەڵ دەستێتن وا دەکات و بۆ ئەم مەبەستەش کە سەنەدەکە جوان بکاتن و یا وەهم دروست بکاتن لای قاری ئەوە یا تەڵەبەی خۆی هەندێک دەستەواژە بەکاردێنیتن دەڵێ قالە فولان یا عن فولان یا دەڵێ وأن فلان قال، کەواتە ئەو دەستەواژانە دەستەواژەی لاوازن سەراحەتی تێدا نییە، واتە ئەوە ناگەێنیتن کە ئەو ڕاویە بە سەراحەتەوە تەسریح بکاتن بە ڕاشکاویەوە بڵێ من بیستومە بەڵکو وەهمێک دروست دەبێتن. تەدلیسی ئیسنادیش خۆی لە خۆیدا دابەش دەبیتن لۆ چەند جۆرێک کە ئەمە سێ جۆری ئەو سێ جۆرەی کە شێخ ئەبوو عەبدللا لەیثی الحەیالی لە کتابی السامسونیە فی شەرح البەیقونیەی هێناوەتەوە ئەگینا لە شوێنی تردا جۆری تریشم پێشاو کرد بەڵام ئەوانم پێ گونجاو باسیان بکەم ئەویش ڕاوی دەبینی لە کەسێکەوە ڕیوات دەکات کە ئەو کەسە جێگای متمانەیە ئەو کەسە جکە جێگای متمانەیە ئەویش لە کەسێک ڕیوات دەکات کە لاوازە لاوازەکەش لە کەسێکی دیسا جێ متمانە ڕیوات دەکاتن کەواتە لاوازە کەتیتە بینی دوو متمانە پێکراو ڕاوی هەلدەستێتن ئەو کەسە لاوازە دەقرتێنیتن ئەوەیە کە لە دێڕی نۆزدەم دەر دەرێتن ئەل ئەوەل ئیسقات و لشەیخی وەن واتە شێخەکەی دەقرتێنیتن لێرە لاوازەکەی دێنیتە دەرێ ئەوجا لەفزی عن و ئەن بەکاردێنیتن لە بینی ئەو دوو مدمانە پێکراوە کە پچڕان هەیە لە نێوانیان واتە ناوی چەند ڕاویەک بپچڕێنێتن یەکسەر لە ڕاویەکانی سەرەوە دەست پێ بکە وەکەوەی بڵێ ئەزوهری و عن ئەنەس و لە نێوان خۆی و زوهری چەند کەسێک هەبن کە خەڵک نەیناسیتەوە بۆ نمونە بە کونیە یا لەقەب یا ناوی عشیرەتەکەی بە جۆرێک ناوەکەی دێنێتەوە کە کەس نەیناسێتە ئەمەش مەبەستی هەیە وەک لە هەلمەرزەمە داهیناوتمانەوە لە جیاتی ئەوەی بڵێتن عبدالله بن المسور الهاشمی بڵێتن عن ابو هاشم یا عبیداللە الهاشمی لەبەر ئەوەی ئەو ڕاویە کەسێکی لاوازە بۆیە لەقەبەکەی دەگۆڕێتن یان بەلەقەب ئەوەی ناوی دەکاتن ناوی دەهێنێتن هەتاوەکو لە پێش چاوی خەلکی بزر بیتن لۆ ناوەکەی دەشێوێنیتن چونکە خەلک دەزانیتن خەلک ڕاویەکان دەناسن. ڕاوی لاواز و متمانە پێکراو دەناسن. ئەوەی کە ناشیان ناسیتن لە دوای خۆیان وەکو سەردەمی ئێمە دەگەڕێنەوە بۆ علمی ڕیجال علمی کتوبی ڕیجال کتوبی تەواریخ دەگەڕێنەوە کونیەی ئەو کەسەی ناو نەسەبی ئەو کەسەی دەردێنن و حکومەکەی کە ئایا ئەو کەسە لاوازە یان متمانە پێکراوە دەزانن جا بۆ ئەوەی لە پێش خەلکی بزر بکەن ئەو نەوعە تەدلیسەش دەکرێت تەدلیسیش بە زۆری لە سەنەدەوەیە بەڵام جاروا هەیە لە مەتنیشدا تەدلیس دەکرێت بەڵام تەدلیس لە ئەگەر لە سەنەد چەندە ناڕێک بێتن و چەندە نەویسراو و ناخۆشەویست بێتن بەڵام لە مەتن حەرامە و بە ئیدراج و تەزیادەکردن لە مەتن لە دەقدا دەنرێتن و ئەگەر هەر زیادەک لە مەتن لە لە نانراویەوە زیاد بکرێتن دەبی ئاماژەی پێ بدا بە سەراحەتەوە و بڵێ پەیوەندی بە ئەسڵی ئەسڵی فەرموودەکەوە نییە هەتاوەکو ببیتە ئیدراج ئەوجا دەچیتە خانە ئیدراج و لای خەلکی ڕوون دەبێتن هوکارەکانی تەدلیسیش گوتمان چەند هوکارێکی هەیە وەک لە سامسونییەدا هاتووە پێنج هۆکار ژمێردراون بۆ تەدلیسکردن، ئەو پاڵنەرانەی کە دەبنە هۆکاری ئەوەی کە ڕاوییەک تەدلیس بکا، یەک، لەبەر ئەوەی ڕاوییەکە، ئەو ڕاوییەی کە دەقرتێندرێت لاوازە، لاوازبوونی ڕاوی. دووەم، بچووکبوونی تەمەنی ڕاوی. تەنانەت گەر جێگای متمانەش بێت دەبینی جارهەیە ڕاویەک پێی ناخۆشە بڵێ من فەرمودەم لە کەسێک هەو بیستوە کە مناڵە هەرچەندە ئەو مناڵە ینی کە کاتێک کە ئەوەی لێ بیستوە فەرمودە کەسێکی متمانە پێکراویش یان ناکۆکی لە نێوانیان هەبێتن، ناکۆکی لە نێوان خۆی و لە نێوان ئەو کەسە کە تەدلیس دەکاتن هەبێتن، زۆر جار هەیە ئەمە پێی دەڵێن تەحامل ئەقران کێبڕکێ و حەسادەت پەنا بەخوا ناڕێکیەک منافسەک لە بینی دوو کەسەوە هەیە مامۆستا و شێخەکەی یا دوو کەس کە لە یەک سەردەمن بەڵام فەرموودەیان لە یەکتر وەرگرتیە خوای تەعالا بمان پارێزیتن دیارە ڕاویەکانیش لەو دەردە و ئافەتە بە دوور نەبووینە ئەوەش هوکارێکی تر هوکاری تر بۆ ئەوەیە کە وا پێشانی خەڵک بدرێت کە ئەم سەنەدە باڵایە واتە عالیە سەنەدەکە عالیە گوتمان سەنەدی عالی چ بوو گەر بێت و ژمارەی ڕاویەکان کەم بێتن لەناو سەنەدەکە ئەڵێن سەنەدەکە عالیە واتە بە کەمترین ژمارە دەگەیە پێغەمبەری صلی اللە سلم جا قرتاندنی شێخەکان هەندێک جار بۆ ئەوەیە بڵێتن مەبەستی ئەوە بێتن کە سەنەدەکەی خۆی پێ بەرز بکاتەوە هوکاری پێنجەم لەبەر هوکاری سیاسی بۆ نمونە ئیمامی حەسەنی بەسری ڕەحمەتی خوای لەسەر بێتن لە سەردەمی بەن و ئومەیە ناوی علی کوڕی ئەبی تاالبی ڕەزا و ڕەحمەتی خوا لەسەر بێ دەشاردەوە لەبەر مەسالی سیاسی دیارە حساسیەتێک هەبووە ئەگەر تەدلیسی شیوخ کەمتر نەویستراو بێتن نامۆ بێتن و ناڕێک بێ بەلای زانانەوە بەڵام تەست تەدلیسی تەسویە خراپترین جۆری تەدلیسە لەبەر ئەوەی گومان دروست دەکاتن لەسەر لاوازبوونی سەنەدەکە وە ئەو کەسانەش کە ئەو جۆرە تەدلیسیان کردووە وەکو سوفیانی کوڕی عیینە فەرمودەناسی بەناوبانگ لێرەدا شتێکی شاردراوە هەیە حساس هەیە ئەو جیاوزی کردنە لە نێوان تەدیسی ئیسنات و مرسەلی خەفی هیچ فەرموودەی لێ نەبیستوە ئەوە پێدەڵن ئیرسالی خەفی جا جیاوازیەکی ئەوە هەیە لە نێوان کەم هەیە لە نێوان هەندێک جار خەڵک لی تێک دەچێتن وریا بن ئاگاداری ئەوە بن کاتێک کە باسی ئیرسالی خەفی کرا ئەوەیە کە کەسێک ڕاویەکە والمقلوب قسمان تلا لەم بەیتەش باسی دوو جۆرە فەرموودەی تر دەکاتن یا شێواز لە شێوازی گێڕانەوەی فەرموودە ئەویش فەرموودەی شاز و فەرموودەی مەقلوبە شاز و مەقلوب سەرەتا شاز شی دەکەینەوە کە بۆ ئاگاداریتان هیچ پەیوەندیان پێکەوە نییە بەس مصنف لە بەیتێکدا جار هەیە دوو فەرموودەی هێناوەتەوە ئەوەش لەبەر ڕێخستنی نەزمی بەیتەکانە شاز و یا نامۆ کە لە کوردیدا نامۆش پێ دەگوترێت لە ڕووی زمانەوانیە بریتە لە تەفەڕوت تەفەڕوود واتە بە تەنیا ڕیوایەت لە کەسێک بگێڕیەوە یعنی بە تەنیا بی تەفەڕوود لە فەردەوە دێت یعنی بە تەنایی ئەمە لە ڕووی زاراوەیەوە بریتە لەوەی کە کەسێکی متمانە پێکرا و فەرموودەیەک بگێڕتەوە کە ئەو فەرموودەیە هاوکات لەلایەن چەند متمانە پێکراوی تریشەوە گێڕراوەتەوە بەڵام پێچەوانە یعنی جیاوازی هەیە مخالفە هەیە لە نێوان گێڕانەوەی هەردوولایەن ینی ئێمە کەسێکی متمانە پێکراومان هەیە فەرمودێک دەگێڕتەوە و کۆمەلێکی تریشمان هەیە فەرمودەکە دەگەرنەوە بەڵام لە ناو مەتنەکەدا یا لەناو سەنەدەکەدا جیاوازییەک هەیە لە بینیان ئەوەش پێی دەڵێن شاذ شاذ لۆ پێی دەرێن شاذ لەبەرەوەی ئەو کەسە نامۆیە گێڕانەوەکەی نامۆیە لەگەل ئەوانەی تر یەک ناگرێتەوە دایمەن عەدەدیش یەکێکە لەو قەرینانەی کە دەکرێتن ئینسان گومانی لا دروست ببێتن لە لاوازبوونی سەنەدێک کەسێک بە تەنیا ڕواەتێک بکات بگێرتەوە پێچەوت ئەوجا پێچەوانەی ئەگە پێچەوانە نەبیتن ئەوە کێشەمان نییە وەکو خەبەری ئاحاد حەدیسی نەمە لەعمال و بنیاتی ئیمامی عمر کە لە سێ تەبقەی تر لە دوای خۆشی هەر ئەوە بوون هەر تەنها یەک کەس ڕواتی گێڕاوتەوە بەڵام کاتێک ئەوە دەبێتن ئەو تەفە ڕوودە دەبیتە جێگای ئیشکال کاتێک کە ئەو کەسە بە تەنیا حەدیسەکە فەرمودەکە دەگێرتەوە جیاوازی هەیە فەرمودەکەی وی لەگە گێڕانەوەی چەند کەسێکی ترکە ئەوانیش متمانە پێکراون بۆیە لێرە ئەو کەسە هەرچەندە بە خۆشی متمانە پێکراوە دەبیتە کەسێکی نامۆ شاد، فەرموودەکەشی دەبیتە گێڕانەوەکەشی دەبیتە گێڕانەوەیەکی شاد. و شادیش مقابلەکەی مەحفوظە واتە لێرەدا گێڕانەوەی ئەو یەک کەسە دەبیتە شاد و گێڕانەوەی لایەنی بەرامبەر کە چەند کەسێکی متمانە پێکراون ئیوان دەبیتە مەحفوظ شادمان هەیە مەحفوظیش لە بەرامبەری لە داهاتوو دا وانەکانی داهاتوو دا ئینشاڵا باسی لێوە دەکرێت لە ناو مەنزومەکەدا هاتێ ئەوی جۆرێکی ترە لە فەرموودە بەس دەبی لێرە ئاماژەیەکی کوردی پێ بدەین کە حەدیسی شاز گوتمان یەک کەسی متمانە پێکراو ئەگەم مخالفەی چەند کەسێکی موم متمانە پێکراو بکاتم بەڵام منکەر کەسێکی لاوازە مخالفەی چەند کەسی متمانە پێکراو دەکا ئەوجا وەزعی شازەکە ئەگە خراپبی منکەر دە ئەوەندە خراپە لەبەر ئەوەی ئەمە ئیشە ئەوەکە کەسێکی متمانە پێکراومان وەرنەگر ڕیواتەکەی کاتێکە پێچەوانەی یا جیاوازی هەیە لەگەل گێڕانە چەند کەسێکی متمانە پێکرا کۆمەڵێکی متمانە پێکراو ئی لاوازەک هەر بە هیچ شێوازەک قەبوول ناکرێ و بەرامبەری منکەریش معروفە کە باسی لێوە دەکەین انشاءاللە و شزوزیش هەم لە دەق دەکرێتن و هەم لە سەند گوتمان ئەو جیاوازیەی کەسێکی متمانە پێکراو لە گێڕانەوەی فەرموودە دەکرێت لە سەند بێت دەکرێت لە دەقیش بێواتە مەتن لە لە دەقەوە گوتمان وكو جيرانوي أبو داود ترمذي آه، من عبد الواحد بن زياد عن أحم عن الأعمش عن أبي صالح عن أبي هريرة مرفوعا إذا صلى أحدكم ركعتي الفجر فليضطجع على يمينه فليضطجع على يمينه عەبدولواحیددا، لێرە ئێمە جیاوازییەکە لە عەبدولواحیدە، عەبدولواحید کەسی یەکەمی ڕاویەکە، عەبدولواحید ئەو فەرموودەی بە قەولەوە هێناوە بەڵام خەلکی خەلکانێکی تری متمانە پێکرا و فەرمودەکەیان لە فعلی پێ پێغمبەرەوە سەرسەلم گێڕاوەتەوە واتە، پێغەمبەر صلی اللە علیه و سلم ئەمری نەفەرمووە، بەڵکو سەحابەی قەدر گران لەوانە ئەبو هورەیرە ڕەزا ڕەحمەتی خوای لەسەر بێ بینیویەتی کە پێغەمبەری خۆشەویست صلی اللە علیه و سلم وا پاڵکەوتووە یا خێزانەکانی گێڕاتیانەوە کە وان بینیەوە لە فعلی پێغەمبەریان صلی اللە علیه و سلم جامەش بەم جۆرە دەبێت و هەندێک جاریش لە مەعمەر لە سەنەدەکەیدا دەڵێن مەعمەر لە سەنەدەکەیدا هەڵەی کردووە بە جۆرێک لە زوهری لە ئیبنی مسەیب لە ئەبوو هوڕیرا دەگێرتەوە بەڵام قوتابیەکانی زوهری پێچوانەی ئەو دەگێرنەوە بەم شێوە لە زوهری لە عوبەیدله بن عبدله بن عتبا لە ئیبنی عباس ڕزا ڕحمەتی خی لێبیت لە مەمونە ئەمە لە سەنەدەکەی گوتمان لە سەنەدەکەی جیاوازیەک هەیە لە بینی گێڕانەوەی معمەر و لە دەقەکەشدا دیسا زیادەیەک هەیە کە شاذە نامۆیە ئەویش لەفزی وە ئینکانە مائیان فەلە تەقرەبوو ئەم زیادە لە سەحی بخاریدا نەهاتوە لە موسنەدی ئیمامی ئەحمەددا هاتووە بەڵام لە ئەوی دیکەدا کۆمەڵێک کەسی بەڕ متمانە پێکراو دەگێرنەوە ئەو زیادیان نەهیناوەتەوە ئەو زیادەش گرنگە لە ڕووی فقیەوە گرنگە ئەحکامی لێ دێتە هەڵێنجان و بۆیە حەدیسی مەزەنەی لاوازبوونی لێ دەکرێت و جیاوازیشە لە نێوان شدود و لە نێوان زیادەت و ثقە زیادەت و ثقە لەبەر ئەوەی گوتمان شدود ئەوەیە کە کەسێکی متمانە پێکراو فەرموودەک بگێرتەوە کە جیاوازی هەبێتن لە نێوان گێڕانەوەی وی لەگەل گێڕانەوەی کۆمەڵێکی تری متمانە پێکرا بەڵام زیادەی سیقا هەرچەندە کە زیادە هەیە لە گێڕانەوەکەیان بەڵام ئەو زیادەیە جیاوازی نییە لەگەر گێڕانەوەی خەلکانی تر ئەوەش عۆلەمات پێی دەرن زیادەی علمە واتە گەر لە فەرمودێک واتایەک هەبیتن کە مانای فەرموودەکە نەگۆڕێتن و جیاوازی نەکاتن یا لە سەنەدەگەیدا کەسێکی زیاتر هەوێ ئەوە پێ دەن و زیادەی علم واتە لای زۆربەی زانایان زیادەی سیقا ئیشی پێ دەکرێتن و جێگای وەرگرتن و پێ قایل بوونە لەبەر ئەوەی پێی دەڵێن زیادەی عیلمە زانستێکی زیاترمان پێ دەبەخشێت و لە بەشی دووەمی ئەو دێڕە باسی فەرموودەی مەقلوب دەکا کە فەرمی وەل مەقلوب و قسمانی تەلە واتە، فەرموودەی مەقلووب دوو بەشە، ئەجا پێش ئەوەی بێین دوو شێوازەکەی و دوو جۆرەکەی بگێرنەوە با باسی لە ڕووی زمان و زاراوەییەوە بگێڕنەوە مەقسەدی مەقلووب چییە؟ فەرموودەی مەقلووب مەقلووب واتە سەراوژێر لە کوردی لە زمانەوانیدا لە زمانی عەرەبی مەقلووب ئیسم مەفعولە لە قەلبەوە هاتووە واتە شتێک بە شتێکی ترەوە بگۆڕیەوە لە سەنەددا چەند هۆکارێکمان هەیە یەکێک لە هۆکارەکان ئەوەیە کە بە ئەنقەس بیتن و بە مەبەستی ئەوە بێتن کە نامۆبی لە ناو خەلک نامۆ نەک مەبەستمانەوەە شاز بیتن مەبەستی ئەوەیە کە شتێکی بگێرتەوە کە خەڵک نەیبیستوال یانی فەرموودەکەی وی سەنەدەکەی وی جیاواز بیتن لە لەی خەلکی تر هەتا خەلک گرنگی پێ بدەن مش وەختی خۆی ئافەتێک بوو وای کرد کە زۆرێک لە دەجالەکان و وەزعەکان و ئەوانە بێن هانا بێنن بۆ ئەو مەبەستە ناموبارەکە هەتاوەکو ئەوەی خۆیان گێڕانەوەی خۆیان لای خەلکی ڕەواج پێ بدەن ئەمەش درۆکردنە و جۆرێکە لە هەلبەستن و ئەوانەش کە یەکێک لەوانە کە معروف بووە بە و ئەنجامدانی ئەو کارە حەماد بن عمر النصیبی کە کەسێکی وەضاعە واتە کەسێکە هەلدەبەستێ فەرموودە هەلدەبەستێت ئەوەی دووەم پاڵنەری دووەم ئەوەیە کە بان قەسوا بکاتم بەڵام مەبەستی بۆ تاقیکردنەوە بێت وەکو کە ئیمامی شعبە زۆر جاوای دەکرد کە دەچووە لای کەسێک ڕاویەکەوە دەیویست بزانیتن ئایا کەسێکی متمانە پێکراوە یان نە حیفزەکەی لەبەرکردنەکەی باشەیان نە ئەوەی دەکرد ڕاویەکی جێگای ڕاویەکانی دەگۆڕی لە ناو سەند هەتا بزانیتم ئایا ئەو کەسە ئاگای لە خۆیە غەفلەتی هەیە نیتی حەفزەکەی تەواوە ئایا تەلقین دەکات تەلقین قبول دەکان قبول ناکە ئایا فعلا زانیاری هەیە لەسەری یان نیتی بۆ ئەوەی تاقی بکاتەوە جۆرێکی تر ئەوەیە کە سەراوژێر کرێت بە هەلە بڕاویش ئەوە کە کەسێک مرۆڤە و یەکێک لەو ئەوانەیە کە ئافەتانەیە کە تووشی مرۆڤ دەبێتن هەڵەیە هەموو کەسێک تووشی هەڵا دەبێت کەم یا زۆر هەیە زۆر توش دەبێتن هەیە هەڵەکانی کەمە جا ئەم بە هەڵەش هەیە و هەندێک جاریش ئەوەیە لە بەینی قەلبەکە لە بەینی ڕاوی نییە ناوی ڕاویەک بەن ڕاویەکی تر شوێنیان بگۆڕدرێتەوە بەڵکو قەلبەکە لە ناوی خودی ڕاوی یەک ڕاوی هەیە وەکو لە مەرزەمەکەدا باسمان کردووە مڕەتو بن و کەعب هەندێک جار بە کەعببنی مڕە ناوەکەی ئەوە دەکرێت ئەوەش هەڵەیەکە ڕاوی دەیکاتن ئەو کەسانە ئەو حەف پۆلە کە لە ژێر سێبەری عەرشی خوادانە ڕۆژی قیامەت یەکێک لەو حەف پۆلە ئەو کەسەیە کە سەدەقە دەدات ئەجا کە عیبارەتەکە دێتن دەڵێتن سەدەقەکە وا دەداتن کە دەستی ڕاستی نەزانێتن چی بە دەستی چە بەخشیوە کە لە ڕاستەکەیدا لە جیاتی ئەوەی بری حتا لا تعلم یمینه ما تنفق شماله ڕاستیەکەی ئەوە حتا لا تعلم شماله ما تنفق یمینه چونکە دایمەن بەدەست چاکە خێر بەدەستی ڕاستە باوەکە دەدرێتە نە بەدەستی چەپ ئمە ئەمرمان پێکراوە کە شتێک دەدەینە خەڵکی بەدەستی ڕاستەوە بدەین یان تەنانە نان دەخۆین بەدەستی ڕاستەوە بخۆین جە بۆیە ئەمە قەلب هەیە لە ناو ئەوەکەیدا لە ناو مەتنەکەیدا و نمونەی ئەوەش کە سەراوژێرکردنی سەنەد و مەتن ئەوەی کە لە بێتی دوودا هاتووە وەکو نمونەی کاتێکە ئیمان بخاری دەچتە شاری بەغدا زاناکان لەوێ کۆ دەبنەوە بۆ ئەوەی تاقی بکەنەوە لەبەرەوەی ناوەبانگێکی زۆری دەرکردبوو بۆی بزان کە ئایا وایە لە گوێرەی ئەو ناوبانگەیە سەد فەرموودەیان ئامادە کرد سەنەدی ئەو سەد فەرموودەیان لەگە مەتنەکانیان گۆڕیەوە یعنی سەنەدی ئەو مەتنان بۆ سەنەدی مەتنێکی تردانەوە مەتنێکی تریان بۆ سەنەدێکی تردانە ئینجا دە دە فەرموو دە دە فەرموو دە لۆیان خوێندنەوە ئەویش لە کۆتاییدا هەر سەد فەرموودەکەی ڕاستکردنەوە هەر سەنەدێکی لەگەل لە تەک مەتنی خۆی دانا ئەوەش مەبەستەکە تاقیکردنەوە بوو پێم خۆش بوو تەفەڕودیش هەندێک جار وەکو ئەو فەرموودەی ئینەما الأعمال بالنیات پەسەند دەکرێت و هەندێک جارش ڕەت دەکرێتەوە تەفەڕود لە سەردەمە نزیکەکاندا لە پێغەمبەری خۆشەویست و سەلەم ئەو سێ قەڕنەی کە باشترین قوروون بوون و سەردەمی هاوەڵان و تابعی و تابعی تابعین لەو سەردەمەی تەفەڕود وارد بوو لەبەر ئەوەی لەبەر دوو هۆکار یەک لەبەر ئەوەی کە ژمارەی ڕاویەکان کەم بوون و لەبەر ئەوەی ئەو ڕاویانەش زیمەیان خاوێن بوو بیدە و خراپە و فتنەکان کەم بوون لە سەردەمیوان بۆیێ تەفەڕودی ئەوان ئەوەندە کێشە نەبوو بەڵام لە دووان فیتنە زۆر بوون و ژمارەی ڕاویەکانیش یەکجار زۆر بوو، بە جۆرێک دەتبینی کەسێک شەش سەد مامۆستای هەیە یا بە پێچەوانەوە لە کەسێکەوە شەش سەد کەس فەرموودە دەگێڕنەوە ئەجا ئەگەر بێت و لەو شە سەد کەسە تەنها یەک کەس تەفەڕوت بکاتن بلێ وەڵا من لە مامۆستای خۆم بیستووە بە پێچەوانەی 599 کەسەکەی دیکە هێ ئەوە زۆر زۆر باسانی ئینسان گومانی دەکەوتە سەری چۆن دەکرێتن کەسێک بە تەنیا کەسێک کە ئەوەندە تەلەبەی هەبێتن ڕاویە کە 600 قوتابی هەبێتن چۆن بە تەنیا یە کەس مخالفەی ئەوانی دیکە دەکاتن بە تەنیا فەرموود دەکە دەگێڕتەوە بۆیە لە لە سەردەمەکانی دوای ئەوان کە سەنەدەکان زۆر بوون و ڕاویەکان زۆر بوون و فتنە و خراپەکاری و بیدا و ئاسال زۆر بوو ئینجا بووە مەزەنەی گومان مسەنیف ڕەحمەتی خوای لێبی لەم دێڕەدا باسی سێ جۆرە تەفەڕوت دەکاتن أفرمون والفرد ما قيدته بثقة أو جمع أو قصر على رواية أو يكم ما قيدته بثقة جور دوام جمع جور سام أو قصر على رواية جۆری یەکەم من قیدته بثقة کە لەلایەن کەسێکی متمانە پێکراوەوە ئەو تەفەڕودە بکرێت وەکو گوتمان فەرموودە ئینەمە الأعمال بالنیات لە سێ توێژدا تەفەڕودمان هەیە ئەما لەگەر ئەوەشدا صحیحە و پەسەند کراوە ئەوی دیکە ئەو جەمعین کە لەلایەن کۆمەڵێکی دیاریکراو وەک وەک خەلکی شارێک یا عەشیرەتێک فەرموودەیەک بگێڕدرێتەوە کە پەیوەست بیتن بەوانەوە تەنها ئەوان ئەو فەرموودەی بگێڕنەوە یەنی ئەوان تەفەڕوود بکەن یەنی تەفەڕوودی شارێکە تەفەڕوودی عەشیرەتێکە تەفەڕوودی کۆمەڵە کەسێکە وەکو بۆ نمونە خەلکی شام یا حیجاز ڕێوات دەکاتن ئەوەش پێی دەڵن فەردی نسبی واتە هەتا ئەندازێک فەردە لەبەرەوەی فەرد بە معنای مطلق یعنی یەک کەس ڕیوات بکە بەڵام ئەوانە لە حقیقەتدا خەڵکێکی زۆرن ڕیوات دەکەن بەڵام بۆ پێ هەر پێی دەڵێن فەرد و نسبیشە لەبەر ئەوەی کۆڵە لە نێوان کۆمەڵە خەلکێکەوە دەرناچێ لە غەیری ئەو کۆمەڵە خەلکە خەلکی تر بەو شێوازەی نەگەڕاوت گێڕاوتەوە نمونونەکانیش باز دەکەین نمونەی گوتمان ئەو جۆرە وكو حاكم دقيرتو دل ما حدثناه أبو النصر أحمد بن سهل الفقيه ببخارى قال حدثنا صالح بن محمد بن حبيب الحافظ قال حدثنا علي بن حكيم قال قال إلى كذا حتى دكاتا آه، دوو بەرانی دەکردە قوربانی یەکێک لە جیاتی خۆ یەکێک لە جیاتی پێغەمبەری خۆشەوی سەڵ الله وسلم ئەفەرمێ ئیمام علی دەیفەرموو پێغەمبەری خۆشەوی سوسلم ئەمری پێکردو کەم لە جیاتی وی قوربانی بکەم منیش هەتا ماوم لە جیاتی پێغەمبەریش قوربانی دەکەم حاکم دەڵێ لە سەرەتای سەند هەتا کۆتایەکەی واتە علی ابی طالب علی ابن ابی طالب رضا رحمت خوای لەسەر بێ هەموو ڕاویەکان خەلکی کوفەنە یعنی خەلکی غیری کوفەی تێدانە جۆری سێم گوتمان ئەوەیە کە دەڵێت ئەو قەسرین على ڕواەتین واتە سنووردارکردن بە ڕواەتێک بۆ نمونە کاتێک دەوترێت ئەم فەرمودەیە بەم مانایە تەنها لەلایەن فلان کەسەوە ڕێوات کراوە ئەگینا ئەم فەرموودە بە ڕێگای تر ڕیوایەت کراوە بە ناوبانگە واتە طرق طرقێک طرقی جیاوازی هەیە بەڵام بەم ماناوە دەڵێن فقط فلان کەس ڕێواتی کردووە نمونەشی بۆ دەینینە بۆ ئەوەی وازحتر بێت بريدة عن بريدة عن أبيه عن رسول الله صلى الله عليه وسلم قال القضاة ثلاثة اثنان في النار وواحد في الجنة رجل علم الحق فقضى به فهو في الجنة ورجل قضى للناس على جهل فهو في النار ورجل جار في الحكم فهو في النار لقلنا إن القاضي إذا اجتهد فهو في الجنة وتە پێ بڕیدە لە باوکی دەگێرتە ئەوش لە پیانبەر خۆش سەلم ئەوش فەرمێ سەڵ الله عليه وسلم دادوەرەکان سێ جۆرن دوانیان لە ناو ئاگرن یەکێک لە بەهشتن فەرمی پیاوێک ئەگەر بێت و حەقەکەی ناسی واتە بەزانینەوە دادوەری کرد ئەوە دەیزانی چۆن دادوەری بکاوە بە حەقیشی قەزاوەت کرد حەقەکەی خۆیدا ئەوە لە بەهشتا و فەرمێتن کەسێکیش بە جەهلەوە بە نەزانینەوە دادوەری لە ناوبینی خەلکی بکات ئەوش لە ناو ئاگرە و دەفەرمێتن ئەگەر قازیش ئیشتیهات بکاتن فهوە في الجنە واتە دەتوانن ئەوە لێ تێبگەین کە ئەگەر حتا ئیشتیهادیش بکە واتە لە جەهلی نەبێت بەڵام ئەگەر نەی پێکاش هەر دەچیتە بەهشت لەبەر ئەوەی ئیشتیهادی کردووە مەبەستی ئەوە نەبووە کە حکم بە جەور و زۆر زوڵم بکات لەم فەرمودە تەنها خەلکی مەڕ و لە عبدوڵای بنە بورەیدا لە باوکی دەگێڕنەوە واتە ئەو فەرمودە بەو سەنەدەوە لە عبدوڵای بنە بورەیدەوە ئەوش لە باوکی تەنها خەلکی مەر و بەو شێوازە بەو ئەوە گێڕایتیانەوە ئەگینا بە تەریقی دیکە هەیە بە تەریقی دیکە هەیە جا بۆیە ئەمە سێ جۆرە تەفەڕودمان هەیە کە ئیمامی بەیقونی ڕحمەتی خۆی لەسەر بێ ئەو سێ جۆرەی لۆمە باس کردووە گوتمان فەردیش ئەگە مطلق بیت دەچیتە، دەبیتە قەرینەیەک لەسەر لاوازی، نابیتە بەلگە، بەلگە نییە، بەلکو دەبی لێبکۆلیەوە، تەنها ئەوەیە گومان دروست دەکات. وەک وتمان فەردەکانیش یەک پلە نینە، فەردمان هەیە موتلەقە، فەردیشمان هەیە نسبییە، فەرد هەیە مەقبولە ئەگەر بێت و تەفەرودیش هەبێتن، گوتمان لە سەردەمی هاوەڵان و تابعی تابعی تابعین کێشەی کەمتر بوو، ئەگە ئەو کەسانە هاوەڵ بی کە هەمویان سیقە و عەدلن ئەوە لی وەردیگی دەگیرێتن ئەگە لە دوای ئەوانش سیقە و عەدل بن ئەوە فەرمودەکان لێ وەردەگیرێتن و دوو جۆرەکەی دیکەش گوتمان ئەوەی جەم و قەسر و علا ڕواە ئەوەش دیسا ینی ئەمە دەبی ئاماژەی پێ بدەین و دەکرێتن قەری نەبێتن دەبی لێکۆڵینەوەی لەسەر بکرێتن تەماشای تڕوقی دیکە بکرێتن بە هەتاوەکو لۆمان ڕوون ببێتەوە کە ئایا شزوز هەیە یان نییە ئایا کێشە لە سەنەد یا لە مەتندا هەیە یان نییە بۆیە دەبی ئەمە جۆرەکانی تەفەڕوت بزانین. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أجمعين والسلام عليكم ورحمة الله